ژیانی پێغەمبەری خوا لە قورئان و فەرموودەکاندا. بە ناوی خوای بەخشندەی میهرەبان ئەڵلقەی پ حوت بەڕێزان لە ئەڵلقەی ڕابردوودا باسی غەزای بەنی لەحیانمان کرد بە پشتیوانی خوای گەورە لەم ئەڵلقەیەشدا باس لە سریەی ئۆکاشە بۆ ناوچەی غەمر دەکەین ڕووداوەکانی ئەم سریەیە واقیدی دەیگێڕێتەوە کە زەعیفە و دەفەرمێت لە مانگی ڕەبیع الأول یان ڕەبیع الثانیدا ساڵی شەشی کۆچی پێغەمبەری خوا درودی خوای لەسەر بێ عکاشەی کوڕی محسنی ئەسەدی لەگەڵ چل پیاودا ناردە ناوچەی غەمر کە سابتی کوڕی ئەقرەم و سیباعی کوڕی وەهەبیان تێدا بوو بە خێرایی بەڕێ کەوتن بەرەو ئەو ناوچەیە بەڵام دانیشتوانی ئەو ناوچەیە پێشتر پێیان زانی بوون ناوچەکەیان بەجێ هێشت بوو ئۆکاشە خۆی و سریەکەی لایەندایە لای کانیاوەکانیان و بە هەموو لایەکدا مەفرەزەیان بڵاو کردەوە کەسێکیان بەدەست کەوت کە جێگەی وشترەکانی ئەو هۆزەی ئاشکرا کرد کە ژمارەیان دوو سەد وشتر بوو عکاشە هەمویانی پێش خۆیدا بەرەو شاری مەدینە واقیدی هەندێک سریەی تر باز دەکات لەوانە سریەکەی محەممەدی کوڕی سەلەمە و سریەکەی زەیدی کوڕی حاریسە بۆ ناوچەکانی حەموم و تورق و وادیل قڕا لەگەڵ سریەکەی علی کوڕی ئەبی تاالب بۆ ناوچەی فەدەک سریەی زەیدی کوڕی حاریسە بۆ ناوچەی ئایس لە مانگی جەمادیل ئولای ساڵی شەشی کۆچی پێغەمبەری خوا درودی خوای لەسەر بێ زەیدی کوڕی حارسەی لەگەڵ ١٧٠ سوار ناردە ناوچەی عیس بۆ ڕێگرتن بە کاروانێکی بازرگانی قوڕەیش کە پێشەواکەیان ئەبول عاسی کوڕی ڕەبیعی مێردی زەینەبی کچی پێغەمبەری خوا بوو درودی خوای لەسەر بێ سریەکە چوونە ئەو ناوچەیە و دەستیان گر بەسەر کاروانەکەدا و ئەوەی لەگەڵیان بوو جگە لە ئەبول عاسی کوڕی ڕەبیع کە خۆی دەرباز کرد و هەڵات. سریەکە دەستکەوتەکانی لەگەڵ خۆی هێنایەوە شاری مەدینە. ئەبولعاسیش بە نهێنی لە شەودا خۆی گەیاندە شاری مەدینە و چووە لای زەینەبی خێزانی. ئەویش پەنادانی بۆ وەرگرت لە باوکی و و دەستکەوتی کاروانەکەی بۆ گێڕایەوە. بردیەوە شاری مەکە و ئەمانەتەکانی دایەوە دەستی خاوەنەکانیان. پاشان گەڕایەوە شاری مەدینە و مسلمان بوو و بە چاکە ناوی دەبرا و جێ متمانەی پێغەمبەری خوا بوو درودی خوای لەسەر بێ میسوەری کوڕی مەخرەمە ڕزای خوای لەسەر بێ دەفەرمێت گوێم لێ بوو پێغەمبەری خوا درودی خوای لەسەر بێ باسی زاوایەکی دەکرد لە تیرەی بەنی عەبدوشەمس زۆر ستایشی دەکرد و باسی بە چاکە دەکرد لە خزم دۆستی دا و دەی فەرموو ئەبول عاسی کوڕی ڕەبی ئەم کردە هاوسەری کچەکەی خۆم زەینەب ئەو گفتوگۆی لەگەڵ کردم و ڕاستی کرد و بەڵێنی پێدام و بۆی بردمە سەر بەسەرهاتی ئەم سریەیە، ئیبن ئیسحاق لە دایکی بڕوادارانەوە عائیشە ڕەزای خوای لەسەر بێ دەیگێڕێتەوە کە فەرموویەتی، ئەبول عاس لەسەر هاوتا بڕیاردانەکەی خۆی مایەوە لە شاری مەککە و زەینەبی خێزانیشی لە مەدینە مایەوە لای پێغەمبەری خوا دروودی خوای لەسەر بێ و ئیسلام لە یەکی جیا کردنەوە تا جارێکیان ئەبول عاس بە کاروانێک دەرچوو بەرەو شام. پیاوێک بوو جێی متمانە بوو و خاوەن سامانیش بوو پارەی هەندێک لە قوڕیشیەکانی لەلا بوو کە بە قازانج بە شەراکەت بۆی دەخستنەگەڕ چووە شام بازرگانی خۆی کرد بە کاروانەکەیەوە و گەڕایەوە بەرەو مەکە لە کاتی گەڕانەوەیدا سریەیەکی پێغەمبەری خوادرودی خوای لەسەر بێ دەست بەسەری کردن دەنگ و باسیش بڵاو بۆوە کە پێغەمبەری خوا درودی خوای لەسەر بێ خۆی ئەو سریەی ناردووە بۆ دەست بەسەرکردنی ئەو کاروانەی ئەبولعاس کە لە شام دەگەڕانەوە سریەکەش سەد و حەفتا سوار بوون و زەیدی کوڕی حاریسەش پێشەوایان بوو لە مانگی جەمادی ئولای ساڵی شەشی کۆچی سریەکە ڕۆیشتن و دەستیان گرت بەسەر هەموو کاروانەکەدا و ئەوانەی کە لەگەڵیان بوون جگە لە ئەبولعاس کە ڕای کرد و نەگیرا سریەکەش بە دەستکەوتەکانیەوە گەڕایەوە شاری مەدینە ئینجا ئەبولعاس لە شەودا هاتە شاری مەدینە بۆ داواکردنی سامانەکەی تاچوو پەنای بردە لای زەینەبی کچی پێغەمبەری خوا درودی خوای لەسەر بێ زەینەبیش پەنایدا ئەبول عاسیش پێیوت پەنادانێکیشم بۆ وەرگرە لای باوکت کاتێک پێغەمبەری خوا دروودی خوای لەسەر بێ چووە دەرەوە بۆ نوێژی بەیانی و پێش نوێژی بۆ هاوەڵانی کرد و کەوتی اللە هو اکبر و هاوەڵانیش هەموویان لە دوایەوە اللە هو اکبری چوونە ناو نوێژیان وت ئینجا زەینەب سەری دەرهێنا لە دەرگای ژوورەکەی لە کاتێکدا پێغەمبەری خوا دروودی خوای لەسەر بێ نوێژی بەیانی بە جەماعەت بۆ دەخوێندن دەنگی بەرز کردەوە وتی خەڵکینە من زەینەبی کچی پێغەمبەری خوام وە ئەبو العاسی کوڕی ڕەبیعەم پەنا داوە. لە دواییدا کە پێغەمبەری خوا درودی خوای لەسەر بێت سەلامی دایەوە ڕووی کردە هاوەڵانی و فەرمووی، ئەی خەڵکینە! ئایا ئەوەی من بیستم ئێوەش بیستتان؟ وتیان، بەڵێ. ئەویش فەرمووی، بەڵام سوێن بەوەی کە گیانی محەممەدی بەدەستە من ئاگام لەو کارە نەبووە و نەمزانیوە تا ئەوەی ئێوە بیستتان منیش بەر گوێم کەوت و بیستم. بچووکترین مسوڵمان مافی پەنادانی هەیە بەسەر مسوڵمانانەوە. پاشان پێغەمبەری خوا درودی خوای لەسەر بێ چووە ژوورەوە بۆ لای زەینەبی کچی و پێی فەرموو کچی خۆم ئەوەندەی لێرە دەمێنێتەوە ڕێزی لێ بگرە و نەهێڵیت نزیکت بکەوێت چونکە تۆ حەڵال نیت بۆ ئەو ئینجا پێغەمبەری خوا درودی خوای لەسەر بێ بە ئەندامانی مەفرەزەکەی کە دەستیان بەسەر سامان و کاروانەکەی ئەبول عازدا گرتبوو فەرموو ئەو پیاوە خۆتان دەزانن کە چ جۆرە خزمایەتیەکی هەیە لەگەڵ ئێمە ئێوەش دەستان بەسەر سامانەکەی ئەودا گرتووە گەر سامانەکەی بۆ بگێڕنەوە کارێکی چاکتان ئەنجام داوە و ئێمەش ئەوەمان پێ خۆشە، گەر سامانەکەشی بۆ نەگێڕنەوە ئەوە بەشی خودایە کە داویەتە ئێوە و خۆتان شایستەترن بەو سامانە. ئەوانیش وتیان، ئەی پێغەمبەری خوا! ئێمە هەمووی بۆ دەگێڕینەوە. بەو جۆرەش هەموو سامانی کاروانەکەیان بۆ گێڕایەوە، هەتا پیاوانی وایان هەبوو پەتێکی بۆ دەهێنایەوە و پیاوی وایان هەبوو مەشکە کۆنەیەکی بۆ دەهێنایەوە یاخود قاپێک، هی واشیان هەبوو ئەو چیلکەی بۆ دەهێنایەوە کە دەمی کونەی پێ دەبەسترێت. بەو جۆرە هەموو سامانەکەیان بۆ گێڕایەوە بێ ئەوەی هیچی لێ بزر بووبێت. ئینجا ئەبولعاس هەمووی لەگەڵ خۆی بردەوە شاری مەککە و هەموو یەکێک کە پارەی قازانج بە شەراکەتی پێدابوو هەموو پارەکەی بۆ گێڕایەوە پاشان وتی ئەی کۆمەڵی قوڕەیش ئایا هیچ کەسێک لە ئێوە ماوە پارەی لای من بێت و بۆم نەگێڕابێتەوە هەمویان وتیان نەخێر خدا پاداشتی چاکەت بداتەوە و بەڕاستی ئێمە بۆمان دەرکەوت کە تۆ پیاوێکی دەستپاک و بەڕێزیت ئینجا پێی وتن، ئەوا منیش شاهێدی دەدەم کە هیچ خودایەک نییە تەنها اللە نەبێت، وە شایەتی ئەدەم کە محمد بەندە و پێغەمبەری خوایە. سوێند بەخوا ئەوەی ڕێگر بوو لەبەردەم مسوڵمان بوونمدا ئەوە بوو کە من دەترسام ئێوە گومانتان وابێ کە من بە مسوڵمان بوونم دەمەوێت پارە و سامانی ئێوە بخۆم کاتێک کە خودا هەمووی بۆ گێڕانەوە و بەرپرسیارەتی لە ئەستۆی من نەما ئینجا مسوڵمان بووم پاشان ئەبول عاس لە مەکە دەرچوو تا گەیشتە مەدینە و هاتە خزمەت پێغمبەری خوا درودی خوای لەسەر بێ ئبن ئیسحاق ڕەحمەتی خوای لێبێ دەفەرمێت داودی کوڕی حوسین بۆی گێڕامەوە لە عیکریمەوە ئەویش لە ئیبن و عباسەوە کە فەرموویەتی پێغمبەری خوا درودی خوای لەسەر بێ زەینەبی گێڕایەوە لەسەر مارەکردنی یەکەم جار بۆ ئەبول عاس لە دوای شش ساڵ بێ ئەوەی هیچ بگۆڕێت پاشان لە دوای وەفاتی زەینب ئەبول عاس گەڕایەوە شاری مەکە و لەگەڵ پێغمبەری خوادا درودی خوای لەسەر بێ بەشداری جەنگەکانی تری نەکرد پاشان دووبارە گەڕایەوە شاری مەدینە و تیایدا مایەوە تا لە مانگی زیلحیجەی ساڵی دوانزەی کۆچیدا وەفاتی کرد لە ماوەی خەلافەتی ئەبوبەکری سدیقدا ڕەزای خوای لەسەر بێ وەسیەتی کرد کە ماڵ و سامانەکەی لە دوای خۆی بدرێتە زوبەیری کوڕی عەوام سریەی خەبەت پێغەمبەری خوا درودی خوای لەسەر بێ هەوڵیەدا بۆ گرتنی ڕێگە بازرگانیەکانی قوڕەیش بە مەبەستی لاوازکردنیان لە ڕووی دارایی و دەروونیەوە ئەبوو عوبەیدەی نرد لەگەڵ سێسەد کەس لە پشتیوانان و کۆچکردوان بۆ ناوچەی سەیفل بەحر لە ناو خاکی جوهینە بۆ ڕێگرتن بە کاروانە بازرگانەکانی قوڕیش کە بەو ناوچەیەدا تێدەپەڕین ئەمەش پێش ڕێکەوتن نامی حودەی بیە بوو وەک پەسەندە لای زۆرێک لە زانایان ئەم بەسەرهاتەش لە چەندەها ڕیواەت و گێڕانەوەدا هاتووە لە دوای کۆکردنەوە و ڕێکخستنیان بەسەرهاتەکە بەم جۆرەی خوارەوە دەبێت جابر ڕزای خوای لەسەر بێ دەفەرمێت پێغەمبەری خوا درودی خوای لەسەر بێ ئێمەی نرد کە سێسەد کەس بووین بۆ ناوچەی زەویەکانی جوهینە ئەبوو عوبەیدەی کوڕی جەڕاحیش پێشەوامان بوو ڕۆیشتین تا چاودێری کاروانێکی قوڕیش بکەین تەنها تورەکە خورمایەکی دەستکەوت و هەر ئەوەی پێداین ئێمە ڕۆیشتین خواردنەکەمان کردبووە ملمان و هەڵمان گرتبوو هێشتا لە نیوەی ڕێگەدا بووین خواردنمان نەما ئەبوو عوبەیدا فەرمانیدا خواردنی هەموو سوپاکە کۆ بکرێتەوە هەمووی کۆکرایەوە تەنها دوو تورەکە خورما بوو هەموو ڕۆژێک مشتێکی کەمی پێدەداین تا تەواو بوو اینجا ئەبوو عوبەیدا یەک یەک خورمای پێداین پیاوی وا هەبوو لە ئێمە لە ڕۆژێکدا تەنها یەک خورمای دەخوارد دەمان مژی وەک منداڵ اینجا ئاومان بەسەردا دەخوارد بەشی دەکردین ڕۆژێک هەتا شەو لە دوای تەواو بوونی ئەو دەنکە خورمایانە ناڕەحەتی نەبوونیمان زانی. ئینجا قەیسی کوڕی سەعدی کوڕی عوبادە لە دوای ئەوەی برسێتی تەواو ناڕەحەتی کردین سێ وشتری بۆ سەر بڕین. پاشان سێ وشتری تریشی بۆ سەر بڕین لە دوای ئەوەش سێ وشتری تری بۆ سەر بڕین. ئینجا ئەبوو عوبەیدە ڕێگەی نەدا وشتری تر سەر بڕێ. لە دوای ئەوە برسێتیەکی توندمان تووش هات. ناچارانە گەڵای دارمان دەهێنا و بە دار لێمان دەدا و پاشان بە ئاو تەڕمان دەکرد و دەمانخوارد. ئەو سوپایەشمان دواتر ناونرا بە سوپای خەبەت، واتە گەڵاخۆرەکان. ئینجا بە قەراغ دەریایەکدا ڕۆیشتین، لە دوورەوە شتێکمان بەر چاو کەوت، وەک تەپۆڵکە وا بوو. گەیشتینە لای و تەماشامان کرد، نەهەنگێکی گەورەیە، وەک تەپۆڵکە، ناوی نەهەنگی عەنبەر بوو. ئەبو عوبەیدە لەوێدا وتی، ئەوە مردار بۆتەوە، بۆ ئێمە حەڵاڵ نییە، پاشان پێی وتین، نا، ئێمە نێرراوی پێغەمبەری خواین درودی خوای لەسەر بێ، لە پێناوی خوادا هاتووین، ئێستاش ناچارین لەبەر ئەوە دەیخۆین. ئێمەش گۆشتەکەیمان هەندێ جار دەکوڵاند و هەندێ جاریش دەمانبرژاند تا تێر گۆشت و تێر ئاو بووین، لەوێدا یەک مانگ کە سێ سەد کەس بووین لە گۆشتەکەیمان خوارد تا قەڵەو بووین، دەتبینی بە گۆزەلە لە چاوەکانیدا ڕۆنمان پڕ دەکرد، وەک گا پارچە گۆشتی گەورەمان لێ دەبڕی. بەردەوام لە گۆشت و ڕۆنەکەیمان دەخوارد تا قەڵەو و نەرم بووین. لاشەمان تێر و پڕ بوو. ئەبوو عوبەیدە پەراسوویەک لە پەراسووەکانی نەهەنگەکەی هێنا و چەقاندی لەسەر ڕێگەکەدا. ئینجا باڵا بەرزترین پیاو کە لەگەڵیدا بوو لە سوپاکەدا سواری پشتی بەرزترین وشتری کرد بە ژێریدا ڕۆیشت پەراسوەکە بەر سەری سوارەکە نەکەوت ئەبوو عوبەیدا سیانزە پیاوی لە ئێمە برد و هەمویانی دانیشان لە ناو یەکێک لە جێ چاوەکەیدا ئینجا گەڕینەوە هەندێک پارچە گۆشتی وشک کراوی ئەو نەهنگەمان لەگەڵ خۆمان هێنایەوە کاتێ گەیشتی نشاری مەدینە چوینە خزمەت پێغمبەری خوادرودی خوای لەسەر بێ و پێی وتین چی ئێوەی وا دواخست؟ وتمان، ئێمە بە دوای کاروانەکانی قوڕەیشدا گەڕاین، ئینجا باسی نەهەنگەکەمان بۆ گێڕایەوە و پرسیارمان لێ کرد سەبارەت بە خواردنی گۆشتی ئەو نەهەنگە، پێغەمبەری خوا دروودی خوای لەسەر بێ فەرمووی، ئەوە ڕۆزییەکە خودا بۆ ئێوەی دەرهێناوە لە دەریادا. ئایا هەندێ لە گۆشتەکەیتان لاماوە تا لێی بخۆین؟ ئێمەش پارچەیەک لە گۆشتەکەمان نرد بۆ پێغمبەری خوادرودی خوای لەسەر بێ و ئەویش خواردی. سریەکەی عەبدوڕەحمانی کوڕی عوف لە مانگی شەعبانی ساڵی شەشی کۆچیدا پێغمبەری خوادرودی خوای لەسەر بێ عەبدوڕەحمانی کوڕی عوفی نرد بۆ ناوچەکانی بەنی کەلب لە دەومەتول جەندەل کە ماوەی پ ڕۆژ دوورە لە شاری مەدینەوە ئەو ناوچەیە عەرەب بوون، چووبوونە ناو ئایینی گاورەکانەوە. ئەرکەکانی ئەم سریەیەش لە لایەک ئەرکی سەربازی بوو بۆ سەپاندنی دەسەڵاتی موسڵمانان لەو ناوچەیەدا و هەروەها ئەرکی ئایینیشی هەبوو بۆ گەیاندنی ئایینی ئیسلام بەو ناوچەیە. بەسەرهاتی ئەم سریەیە عەبدوڵڵای کوڕی عومەر ڕەزای خوای لەسەر بێ دەیگێڕێتەوە و دەفەرمێت، پێغەمبەری خوا درودی خوای لەسەر بێ عەبدوڕەحمانی کوڕی عەوفی بانگ کرد و پێی فەرموو خۆت ئامادە بکە ئەمڕۆ یا سبەی ئینشا ئەلله لەگەڵ سریەیەکدا دەتنێرم منیش وتم بەیانی لە خزمەت پێغەمبەری خوادا درودی خوای لەسەر بێ نوێژ دەکەم ئامادە دەبم بە ئامۆژگاریەکانی پێغەمبەری خوا درودی خوای لەسەر بێ بۆ عەبدوڕەحمان ببیستم بەیانی چووم نوێژم کرد و دانیشتم تەماشام کرد ئەبوو بەکر و عمەر و کەسانێک لە مهاجرین کە عەبدولڕەحمانی کوڕی عەوفیان لەناو دابوو، پێغەمبەری خوا دروودی خوای لەسەر بێ فەرمانی پێ کردبوو کە شەو خۆی ئامادە بکا بۆ دەرچوون بەرەو ناوچەی دەومەتولجەندەل تا بانگیان بکات بۆ ئیسلام. عەبدولڕەحمان بەیانی هات و جەمەدانێکی ڕەشی بەسەرەوە بەستبوو. نزیک بوو لە پێغەمبەرەوە دروودی خوای لەسەر بێ. پێغەمبەری خواش درودی خوای لەسەر بێ جەمەدانەکەی بۆ کردەوە و جەمەدانەیەکی سپی بۆ بەست و ماوەی چوار پەنجە لەچکی جامانەکەی بە پشتیدا شۆڕ کردەوە و پێی فەرموو ئاوەها جامانەکەت بپێچەرەوە چونکە ئاوەها عەرەبیانە ترە و جوانترە پاشان پێغەمبەری خوا درودی خوای لەسەر بێ داوای لە بیلال کرد ئاڵاکەی بدات بەدەستەوە پاشان پێغەمبەری خوا درودی خوای لەسەر سوپاسی خودای کرد و درودی بۆ سەر پێغەمبەرەکەی نارد و فەرمووی، بگرە ئاڵاکە عەبدولڕەحمان، هەمووتان بەیەکەوە لە پێناوی خوادا بجەنگێن دژ بەوانەی کە باوەڕیان بە خوا نییە، دزی مەکەن لە دەسکەوت و غەدر و نامەردی مەکەن، هیچ کەسێک هەتک مەکەن و منداڵ مەکوژن. عەبدوڕەحمان لەگەڵ هاوەڵانی بەڕێدا ڕۆیشتن تا گەیشتنە ناوچەی دەومەتولجەندەل، لەو ناوچەیەدا سێ ڕۆژ مانەوە. بانگی خەڵکەکەیان کرد بۆ ئیسلام، ئەوان لە سەرەتادا ڕازی نەبوون بچنە ناو ئیسلامەوە، بەڵکو بڕیاری شەڕکردنیان دا. بەڵام لە ڕۆژی سێهەمدا ئیسبغی کوڕی عەمری کەلبی کە گاور بوو ئیسلامی قبوڵ کرد و موسڵمان بوو و ئەو سەرکردەیان بوو. نامەیەکی بۆ پێغەمبەری خوا نارد درودی خوای لەسەر بێ. هەواڵی موسڵمانبوونی خۆی پێ ڕاگەیاند. هەڵگری نامەکە، پیاوێک بوو لە هۆزی جوهەینە کە ناوی ڕافیعی کوڕی مەکیس بوو، نامەیەکی عەبدولڕەحمانیشی گەیاندە پێغەمبەری خوا و تیایدا نووسیبووی، کە دەیەوێت ژنێکیان لێ بخوازێت. پێغەمبەری خوا دروودی خوای لەسەر بێ نامەیەکی بۆ نووسیەوە و داوای لێ کرد کچەکەی ئیسبغ کە ناوی تەماضر بوو بخوازێت. عەبدولڕەحمانی کوڕی عەوفیش ئەو کچەی مارە کرد و گوێزایەوە. پاشان لەگەڵ خۆی هێنایەوە بۆ شاری مەدینە و بووە دایکی ئەبو سەلمەی کوڕی عەبدولڕەحمانی کوڕی عەوف سریەکەی عەلی کوڕی ئەبو تالیب هەر لە مانگی شەعبانی ساڵی شەشی کۆچیدا پێغەمبەری خوا درودی خوای لەسەر بێ عەلی کوڕی ئەبوو تاالبی لەگەڵ سەد پیاودا نرد بۆ ناوچەی فەدەک بۆ لای تیرەیەک لە هۆزی بەنی سعدی کوڕی بەنی بەکرد چونکە پێغەمبەری خوا درودی خوای لەسەر بێ هەواڵی ئەوەی پێگەیشت بوو کە ئەوان کۆمەڵی چەکداریان کۆ کردوێتەوە دەیانەوێت پشتیوانی جوولەکەکانی خەیبەر بکەن سریەکە بە شەو دەڕۆیشتن و بە ڕۆژ لە کەمیندا بوون تا هەواڵگرێکی ئەوانیان قۆڵبەست کرد و دانی نابەوەدا کە ئەوان ئەویان نردووە بۆ خەیبەر کە پشتیوانی لەوان بکەن لە بەرامبەر هەندێ بەروبوومی خەیبەردا سریەکەش پەلاماری ئەو ناوچەیاندا و ئەو تیرەی بەنی سەعد هەموویان ڕایان کرد و پێنج سەد وشتر و دوو هەزار مەڕیان لە دوای خۆیان بەجێهێشت سریەکەش هەموویانی پێش خۆیدا و بە سەلامەتی گەڕایەوە ناو شاری مەدینە سریەکەی ئەبوو بەکری سەدیق ئوم قەرەفە ئافرەتێکی بەنی فەزارە بوو لە ناوچەی وادیل قورا هەوڵیەدا سوپایەک پێک بهێنێ و هێرش بباتە سەر مسلمانان پێغەمبەری خوا درودی خوای لەسەر بێ سریەیەکی بۆ ناوچەکەیان نارد بە سەرۆکایەتی ئەبوبەکری سدیق ڕەزای خوای لەسەر بێ پەلاماریان دان هەندێکیان لێ کوشتن و هەندێکیان لێ دەستگیر کردن پاشان گەڕانەوە شاری مەدینە بەسەر هاتەکەش سلمەی کوڕی ئەکوع دەیگەڕێتەوە و دەفەرمێت پێغەمبەری خوا درودی خوای لەسەر بێ ئەبوو بەکری سەدیقی کردە پێشەوامان و سریەکەمان بەڕێکەوت تا گەیشتینە ناوچەی بەنی فەزارە لە هەوازین وە هێشتا ماوەیەکمان مابوو بۆ گەیشتنە سەر ئاوەکەیان، ئەبوبەکر ڕەزای خوای لەسەر بێ داوای لێ کردین لەوێدا لابدەین، لە دوای ئەوەی نوێژی بەیانیمان ئەنجام دا دواتر فەرمانی پێ کردین و پەلامارمان دان کۆمەڵێکمان لێ کوشتن لەسەر ئاوەکانیان نیشانە و چەمکەکەمان بکوژە بکوژە بوو هەر لەوێدا بە دەستی خۆم حەوت یان نۆ لە مشتیکەکانم کوشت لەوێدا تەماشام کرد هەندێکیان ڕایان دەکرد کە ژن و منداڵیان لە نێواندا بوو منیش بە ڕاکردن دوایان کەوتم، ترسام لەوەی پێشم بکەون بۆ چوونە سەر شاخی ئەو ناوچەیە، بۆیە تیرێکم تێ گرتن، کەوتە نێوان ئەوان و شاخەکەوە. ئەوان کە تیرەکەیان بینی وەستان. منیش هەموویانم پێش خۆم دا و هێنامن بۆ لای ئاوەکەیان. ئافرەتێکیان لە ناودا بوو کە فەروەیەکی کۆنی لەبەردا بوو. کچێکی لەگەڵدا بوو لە جوانترین ئافرەتانی عەرەب بوو. ئەبوبەکر بەخشییە من و بە هیچ جۆرێ نزیکی نەکەوتم تا گەڕامەوە شاری مەدینە. شەومان بەسەر هات و بەیانییەکەی پێغەمبەری خوام پێگەیشت دروودی خوای لەسەر بێ لە بازاڕدا و فەرمووی، سەلمە، ئەو ئافرەتەی کەلاتە بیبەخشە بە من. منیش وتم، ئەی پێغەمبەری خوا، سوێند بە خوا بە دڵمدا چووە و نزیکی نەکەوتووم. پێغەمبەری خوا دروودی خوای لەسەر بێ بێدەنگ بوو بەجێی هێشتم. بۆ ڕۆژی دواتر دیسان لە بازار پێم گەیشت و فەرمووی سەلەمە باوکت چاک ئەو ئافرەتی لاتە بیبەخشە بە من منیش وتم ئەی پێغەمبەری خوا سوێن بەخوا نزیکی نەکەوتوم و ئێستا جلێکم هەڵ نەداوەتەوە من دەیبەخشم و پێشکەشی دەکەم بە تۆ اینجا پێغەمبەری خوا درودی خوای لەسەر بێ ئەو ئافرەتی نرد بۆ مەکە و ئاڵوگۆڕی پێکرد لەگەڵ هەندێک دیلی مسلمانان لەوێ بەو ئافرەتە هەمویانی ئازاد کرد سریەکەی کورزەی کوڕی جابیری فەهری چەند کەسانێک لە هەردوو هۆزی ئۆکەل و عرینە هاتنە خزمەت پێغەمبەری خوا درودی خوای لەسەر بێ لە مەدینە و مسلمان بوونی خۆیان ئاشکرا کرد هەمویان نەخۆش و ناساغ بوون و گەرمای ناوشاری مەدینە ناڕەحەتی کردن پێغەمبەری خوا دروودی خوای لەسەر بێ ڕێگەی پێدان بچن بۆ ناوچەی غابە واتە بێشەڵانەکەی سەروو شاری مەدینە و لەگەڵ وشترەکانی زەکات لەوێ بمێننەوە پاشان لە نەخۆشیەکەیان چاک بوونەوە و شوانەکەیان بە ئەشکەنجە و سزا کوشت و وشترەکانیشیان فڕاند و ڕایان کرد لەوێدا سریەیەک بە دوایاندا نێررا هەمویانی گێڕایەوە و تۆڵەیان لێکرایەوە سەلمەی کوڕی ئەکوع ڕزای خی لەسەر بێ دەفەرمێت پێغەمبەری خوا درودی خوای لەسەر بێ کوڕێکی لابوو ناوی یەسار بوو تەماشای کرد نوێژەکانی بە جوانی ئەنجامەدا لە دوایدا ئازادی کرد و کردێ شوانی وشترەکان لە ناوچەی حەڕە لەوێ مایەوە لە ناویاندا ئەنەسی کوڕی مالیک ڕزای خوای لەسەر بێ دەفەرمێت هەشت کەس لە دەشتەکیەکانی ئۆکەل و عۆرینە هاتنە خزمەت پێغەمبەری خوا درودی خوای لەسەر بێ هەموویان نەخۆش و ناساغ بوون و تەواو بێ هێز بوون، ڕەنگیان زەرد هەڵگەڕابوو و سکیان ئاوسا بوو، لاشەیان لەڕ و لاواز بوو، هاتن بەڵێنیان بە پێغەمبەری خوا دا و مسوڵمان بوون، وتیان ئەی پێغەمبەری خوا لای خۆت جێگەمان بکەرەوە و خواردنمان بدەرێ، پێغەمبەری خوا درودی خوای لەسەر بێ، نیشتەجێی سوففەی کردن لە ناو مزگەوتدا ماوەیەک مانەوە و ئەوەندەی تر دەردەکەیان گرانتر بوو، سکاڵای بارودۆخی خۆیان لای پێغەمبەری خوا کرد و وتیان ئەی پێغەمبەری خوا ئێمە دەوارنشینین و خاوەن ئاژەڵ بووین و هەرگیز شارنشین نەبووین، ئەم نەخۆشی گەڕوگولیەش وا بڵاو بۆتەوە. گەر ڕێگەمان بدەیت بچینە دەرەوەی شار تا لەگەڵ هەندێک وشتردا بژین هەروەها وتیان ئەی پێغەمبەری خوا هەندێک ئاژەڵی شیردارمان بۆ پەیداکە پێغەمبەری خوا فەرمووی ئێستا هیچم لا نییە گەرویستان لێیە بڕۆنە دەر لەگەڵ ئەو وشترانی کە لە زەکات دادراون پێغەمبەری خوا درودی خوای لەسەر بێ ئەو وشترانی بۆ دیاری کردن و پێی فەرمونون بڕۆنە دەر لەگەڵ شوانەکەمان بن لە ناو وشترەکاندا و میز و شیری وشترەکان بەکاربهێنن وتیان باشە بەو جۆرە پێغەمبەری خوا درودی خوای لەسەر بێ ئەوانی نرد لەگەڵ ئەو وشترانەی کە لە زەکات دادرابوون لەگەڵ یەساردا هەمویان ڕۆیشتن و میز و شیری وشترەکانیان بەکارهێنا و چاک بوونەوە کاتێک لەش ساغ بوون و قەڵەو بوون ڕنگ و ڕووی ساغیان بۆ گەڕایەوە لە ناوچەی حەڕەبوون پاشان پاش گەز بوونەوە بێ باوەڕ بوون لە دوای مسوڵمان بوونیان پەلاماری یەساریان دا کە شوانێکی بڕواداری پێغەمبەری خوا بوو درودی خوای لەسەر بێ دەست و قاچیان بڕی و دڕکیان کردە ناو هەردوو چاوی لە ڕیواەتێکی تردا دەفەرمێت یەکێک لە دوو شوانەکەیان کوشت ئەوی تریان لە سەتای بەرەبەیانێکی زوودا بە شپرزەی هاتووتی هاوڕێکەمیان کوشت و وشترەکانیان برد و ئەو شەڕەنگێزانە ڕایان کرد پێغەمبەری خوا درودی خوای لەسەر بێ کەسانێکی بە دوایان دانارد کە بیست کەس دەبوون لە گەنجە ئەنساریەکان پێشەواکەیان کورزەی کوڕی جابیری فەهری بوو هەمویانی نار بۆیان و شوێن پێناسێکی نار لەگەڵیان تا ڕێگە و شوێنی پێیان بدۆزێتەوە پاشان دوعای لێکردن و فەرمووی خوددایە ڕێگەیان لێون بکە و لێیان تەسک بکەرەوە وەک ئەڵقەی ملی وشتر خوای گەورە ڕێگەی لێون کردن و هەمویان دەست بەسەر کران پێش نیۆڕۆ هەمویان هێنران فەرمانی کرد هەمویان دەست و قاچیان جیابەجیا ببڕدرێ و بۆیان نەپێچرێ و چاویشیان هەڵبکۆڵرێ و دڕکیش بکرێت بە چاویاندا پێغەمبەری خوا درودی خوای لەسەر بێ بۆیە چاوانی والێکردن چونکە بە هەمویان چاوی شوانەکەیان والێ کردبوو ذلک لهم خزی فی الدنیا ولهم فی الآخرة عذاب عظیم واتە بێگومان تۆڵە و جەزرەبەی کاری خراپی ئەوانەی دژایەتی لەگەڵ خوا و پێغەمبەری ئەو دەکەن و دژی ئەو دەجەنگن و دەکوژن و هێرش دەکەنە سەر شار و گوندەکان بەردەوامیش لە زەویدا هەوڵی فەسادکاری و گەندەڵی و خراپەکاریە دەن و ڕێ لە خەڵکیش دەگرن، تۆڵەیان ئەوەیە کە ئەوانەیان خەڵکیان کوشتووە، دەبێ بە توندی و بێ بەزەییانە بکوژرێن، ئەوانەشیان خەڵک دەکوژن و سامانیشیان دەبەن، دەبێ هەڵواسرێن و لەدار بدرێن. ئەوانەشیان تەنها سامانی خەڵک بە تاڵان دەبەن، دەبێ یان دەست و پێیان ڕاست و چەپ ببڕدرێ، یان شاربەدەر بکرێن لە شارێکەوە بۆ شارێکی تر. وەیان زیندانی بکرێن، ئەگەر تەنها خەڵکیان دەترسان، واتە نە کەسیان دەکوشت و نە داراییشیان دەبرد، لە دنیادا ئەوە ڕیسوایی و سەرشۆڕیە بۆیان و لە دواڕۆژیشدا سزایەکی گەورەیان بۆ هەیە. ئەنەس ڕەزای خوای لەسەر بێ دەفەرمێت، ئەوانە هەڵگەڕانەوە لە ئیسلام و پاشگەز بوونەوە، بە هەموویان شوانەکەیان کوشت و وشترەکانیان دزی و ڕێگر بوون. ئەبو قەلابەش دەفەرمێت، ئەوان کەسانێ بوون دزیان کرد و پیاوێکیان کوشت و بوونە بێ باوەڕ لە دوای موسڵمان بوونیان و جەنگیان لەگەڵ خودا و پێغەمبەرەکەی بەرپا کرد. موسای کوڕی عوقبە ڕەزای خوای لەسەر بێ دەفەرمێت، وا باس دەکرێت کە پێغەمبەری خوا دروودی خوای لەسەر بێ لە دوای ئەم ڕووداوەوە موثلە واتە کوشتنی قێزەونانەی قەدەغە کرد. ئەم ڕووداوەش لە ساڵی شەشی کۆچیدا ڕوویدا، ئەمەش پەسەند کراوە لە وتەی زانایان، بەڵام جیاوازییان لەو مانگەدا هەیە کە ئەمەی تێدا ڕووداوە. ئیبن ئیسحاق دەفەرمێت لە مانگی جەمادی ئاخیرەدا ڕوویداوە. ئیمامی بوخاری ئەفەرمێت لە مانگی ذی القعدەدا ڕوویداوە. بەڵام واقیدی و ئیبن سەعد و ئیبن حەبان خوا لێیان ڕازی بێت دەفەرموون لە مانگی شەوالی ساڵی شەشی کۆچیدا ڕوویداوە هەندێک لە زانایان دەفەرمونون ئەم فرەرمودەیە کە لەم ڕووداوی پێشودا هاتووە حکومەکەی هەڵوەشێنراوەتەوە و کاری پێناکرێت لە دوای دابەزینی حدود واتە سزا دیاری کراوەکان و هەڵوەشانەوە و قەدەغەکردنی کوشتنی قێزەونانە و قەدەغەکردنی داخکردن و سزادان بە ئاگر خی گەورەش زانا ترە بەمە. بە ناوی خوای بەخشندەی میهرەبان ئەڵقەی پەنجا و هەشت ڕێکەوتنامەی حودەیبیە بەڕێزان لە دوای شکستێنانی قڕیش لە غەزای خەندەق و دەرکەوتنی لاوازی و بێهێزی پلە و پایەیان لای تێکڕای عرب بەگشتی غەزا یاخود سلحی حودەیبیە ڕوویدا و هاتە پێش ئەمیش بۆ دەستەبەرکردنی سێ ئامانجی گرنگ بوو یەکەمیان ئاگادارکردنەوەی خەڵکی بەگشتی و هۆشیارکردنەوەیان لەوەی کە پەیوەندی مسلمانەکان لەگەڵ نامسلمانەکان و مشریکەکاندا مەرج نییە کە بە بەردەوامی لە دۆخێکی جێگیری جەنگ و کوشتار و توندوتیژیدا بێت بەڵکو دەگونجێت ئەو پەیوەندیانە لە هەموو بارودۆخەکاندا بە ئاشتی و پێکەوە ژیانی هاوبەش و دانوستان ببرێت بەڕێوە و بگوزەرێنرێ و هێمنی باڵی بەسەردا بکێشێت لەگەڵ بوونی جیاوازی ئاینی و بیروڕا و بیرکردنەوە و ئاڕاستەی جیا. دووەم، هەڵپەساردنی ململانێ و بەربەرەکانێ لەگەڵ قوڕەیش و ڕووکردنە دوژمن و ئاراستەکانی تر، بە مەبەستی چڕکردنەوە و خۆیەکلاییکردنەوە بۆ لایەک، بە تایبەتیش ئەمە بە ڕوونی دەبینرێت لەو هەڵکشانەی بەرەکانی ململانێ بە خۆیەوە بینی لە دژی جوولەکەکان لە لایەکەوە و و لە دژی ڕۆمە بێزەنتینیەکان و هاوپەیمانەکانیان لە عەرەبە گاورەکان لە لایەکی ترەوە. سێهەم، سەلماندنی ڕاستیەکی بەڵگەنەویست کە مەککە و پیرۆزیەکانی قۆرخ نەکراون بۆ بت پەرستان بە ئارەزووی خۆیان و بەو پەڕی ئازادیەوە هەرچی بیانوێت تیایدا بکەن و دروشم و داب و نەریتی کوێرانەی خۆیانی تیا جێبەجێ بکەن و دەست بگرن بەسەر هەموو توانا و پێداویستیەکانی ئەم شارەوە و بۆ خۆیانی پاوان بکەن بەڵکو بە پێچەوانەوە مسلمانەکان شایستەتر و شایەنترن بەوەی کە بە ئاسایش و ئارامیەوە بچنە ناو حەرەمی مەککەی پیرۆزەوە و ممارەسەی دروشم و بەندایەتی خۆیان بکەن کە بنیات نراوە لەسەر خواناسی و یەکخواپەرستی بەو پەڕی دڵسۆزیەوە پێغمبەری خوا درودی خوای لەسەر بێ لە خەودا بینی بووی کە چۆتە ناو شاری مەکە و تەوافی بە دەوری ماڵی خوادا کردووە و قژی سەریان بۆ تاشیوە و عەمرەی کردووە ئەم هەواڵەی دا بە هاوەڵانی لە ناو شاری مەدینە و بە دەشتەکیەکانی نیشتەجێی دەوری مەدینەشیان ڕاگەیاند لە دەوار نشینەکان کە خۆیان ئامادە بکەن بۆ دەرچوون بەرەو شاری مەکە لە خزمەت پێغەمبەری خوادا درودی خۆی لەسەر بێ لە کاتێکدا ئەو مەترسیەش هەبوو کە قوڕیش هەرایەک بەرپا بکەن و دژیان بوەستنەوە چ بە جەنگ و هەرابێت یاخود بە ڕێگەگرتن لێیان کە نەهێڵن زیارەتی کابەی پیرۆز بکەن هەر لەبەر ئەوەش زۆربەی خێڵە عەرەبە دەوارنشینەکان سستیان نوان لەوەی لەگەڵیاندا بڕۆن، کە بریتی بوون لە خێڵەکانی جوهەینە و موزینە و غەفار و ئەسلەم و ئەشجەع و دەیل. ئەوانە ئەو ئەعرابیانە بوون لە دەوروپشتی شاری مەدینە نیشتەجێ ببوون. واتە، نەخێر پاساو و بەهانەکەتان وا نییە، بەڵکو لە ڕاستیدا ئێوە وا گومانتان دەبرد ئیتر هەرگیز پێغەمبەر و باوەڕداران ناگەڕێنەوە بۆ ناو کەسوکاریان و تیاچن. ئەو گومان برنە لە دڵ و دەروونتاندا ڕازێنرابووە و چەسپ بوو. بەڕاستی گومانی ناقۆڵاتان بردبوو. ئێوە هەمیشە هۆز و تاقمێکی بێ کەڵک و بێ خێرن. پێغەمبەری خوا دروودی خوای لەسەر بێ و مسوڵمانەکان لە موهاجیرین و لە ئەنسار، ئەوانەش کە لەگەڵیان هاتبوون لە خێڵە عەرەبەکانی دەوروبەر، بەڕێکەوتن لە مانگی زیلقەعەدەی ساڵی شەشی کۆچی لە ڕۆژی دووشەممەدا. هاوسەری بەڕێزی خاتوو ئوممو سەلەمەش لە خزمەتیا بوو. دوو سەد ئەسپ سواریان لەگەڵدا بوو، چوار ئافرەتیش بەشداریان کرد بە ناوەکانی ئوممو سەلەمە، ئوممو مونەیع، ئومو عەمار، ئومو عامر، ڕەزای خوایان لەسەر بێ. کەسێکیش لە دووڕوەکان بە ناوی جەدی کوڕی قەیسی سەلەمی خەزرەجی، ژمارەی موسڵمانەکان هەزار و چوار سەد کەس بوون. کە ئەمە ڕاستترین بۆچوونە، بە کۆڕای پێنج شایەتحاڵ کە لەو ڕووداوەدا بەشداریان کردووە. پێغەمبەری خوا درودی خوای لەسەر بێ، ئومەیلەی کوڕی عەبدوڵڵای لەیسی بە سەرۆکاری مەدینەوە جێهێشت لە جێگەی خۆی و، و هەدیەکانی دیاری کرد و بە پێش خۆیاندا لێیان خوڕی کە حەفتا وشترەمێیی گۆشتن بوو بۆ ئەوەی خەڵکی لێیان دڵنیا بن کە نیازی شەڕکردنیان نییە تاکو خەڵکیش بزانن کە ئەو تەشریفی هێناوە تەنها بۆ ئەوەی سەردانی ماڵی خوا بکا و کەعبەی پیرۆز بە گەورە ڕابگرێت میسوەرەی کوڕی مەخرەمەی ئەسەدی ڕزای خوای لەسەر بێ دەفەرمێت دوای ئەوەی دەرچوین هەتاکو گەیشتینە زولحولەیفە کە دە میل لە شاری مەدینەوە دوورە، لەوێدا پێغەمبەری خوا درودی خوای لەسەر بێ وشتری هەدیەی دیاری کرد و ناجیەی کوڕی جوندوبی ڕەزای خوای لەسەر بێ کردە سەرپەرشتیاری ئەو وشترانە کە ئەو کاتە دوو نیشانە هەبوو بۆ ناسینەوەی وشتری مەدینە کە لە مینا دەکرایە قوربانی یەکێکیان تەقلید بوو کە پارچەیەک لە پێست یاخود هاوشێوەی پێست لە ملی ئەو ئاژەڵە دەکرا بۆ ئەوەی بناسرێتەوە کە هەدیەیە دووەمیان ئیشعار کە ئەویش لە لایەکی سەرکۆپاری وشترەکە یا مانگاکە دەبڕدرا هەتاک و خوێنی لێدەهات بۆ ئەوەی بزانرێت هەدیەیە و بەرەو کەعبە دەڕوات هیچ کەسێکیش پێشی پێ نەدەگرت پاشان پێغەمبەری خوا درودی خۆی لەسەر بێ یحرامی ئەمرەی بەست بۆ ئەوەی خەڵکی لە شەڕیان پشت ڕاست و دڵنیابن کە ئەو دەرچووە بۆ ئەوەی زیارەتکار بێ و سەردانی کەعبەی پیرۆز بکا و بەرز و پیرۆز ڕایبگرێ بەر لەوەی بگەن، چاودێرێکی هەواڵگری ناردبوو لە هۆزی خوزاعە بە ناوی بیشری کوڕی سوفیان بۆ ئەوەی هەواڵی قوڕەیشی بۆ بێنێت. بەو شێوەیە موسوڵمانەکان دەرچوون. چەک و تفاقی تەواویان لەگەڵ خۆیان برد و بە تەواوی خۆیان ئامادە کرد بۆ جەنگ. بە لەبەرچاوگرتنی ئەوەی کە مەزەندە دەکرا، دووچاری جەنگ و هەرابن لەگەڵ قوڕەیش و ئەو هۆزانەی کە دەکەوتنە سەر ڕێگەیان بەرەو مەککە ئەوەی ئەو بۆچوونە پشڕاست دەکاتەوە پێشنیازەکەی پێغەمبەری خوایە درودی خی لەسەر بێ بۆ مسلمانەکان کە داوا دەکات هەستن بە هێرشبرنە سەر و پەلاماردانی هاوپەیمانەکانی قوڕیش لە ئەحابیشەکان کە لە دەوروبەری مەککەدا نیشتەجێ بوون. هەروەها گێڕانەوەیەکی زعیف هەیە دەبێتە بەڵگەی ئەم ڕاستیە لە ئیبن و ئەبزیەوە ڕزای خی لەسەر بێ دەفەرمێت پێغەمبەری خوا درودی خوای لەسەر بێ دەرچوو بە وشتری هەدیە کە بۆ قوربانی پێی بوو لە ڕۆژی حودەیبیەدا کە گەیشتە زولحولەیفە عومەر ڕەزای خوای لەسەر بێ پێی فەرموو ئەی پێغەمبەری خوا دەتەوێت بچیتە ناو خەڵکانێک کە جەنگت لەگەڵیاندا هەیە بە بێ چەک و تفاقی شەڕ دەفەرمێت ئینجا پێغەمبەری خوا درودی خوای لەسەر بێ نردیەوە بۆ شاری مەدینە هەرچی چەک و پێداویستی جەنگ هەبوو بەجێیان نەهێشت و هەمویان لەگەڵ خۆیان داهێنا پێغەمبەری خوا درودی خوای لەسەر بێ ڕۆیشت تا گەیشتە ڕەوحا کە حەفتاوسێ کیلۆمەتر لە مەدینەوە دوورە لەوێدا هەواڵیان پێدا کە مشریکەکان لە وادی غەیقە کۆبوونەتەوە ئەویش مەترسی هەبوو نەوەکو لە ناکاو هەڵکوتنە سەر مسلمانەکان هەر بۆیە کۆمەڵێکی لە هاوەڵان ئامادە کرد کە ژمارەیان بیست ئەسپ سوار بوون ئەبو قەتادەی ئەنساریشیان لەگەڵدا بوو بەرەو ئاڕاستی ئەوانی ناردن بۆ ئەوەی لە شەڕ و زیانیان پارێزراو بن پێغەمبەری خوادرودی خی لەسەر بێ پێی فەرمونون ڕێگەی کەناری دەریا بگرن هەتاک و پێیان دەگەن ئەوانیش کەناری دەریایان گرتەبەر کاتێک گەڕانەوە هەمویان جلوبەرگی ئەحرامیان لەبەر کرد تەنها ئەبوو قەتادە نەبێت ئەبوو قەتادە بۆمان دەگێڕێتەوە کە چ شتێک لە ڕێگەدا ڕووبەڕووی بۆتەوە و دەفەرمێت ڕوە و مشریکەکان ڕۆیشتین هاوڵەکانم چاویان کەوت بە کەرە کێویەک هەندێکیان بە پێکەنینەوە بۆ یەکتریان دەڕوانی منیش سەیرم کرد ئەوە تام لەبەردەم کەرە کێویەکەدا هەر بۆ ئەو مەبەستە ئەسپەکەم زین کرد و ڕمەکەم گر بەدەستمەوە پاشان سواری ئەسپەکەم بووم و قامچیەکەم لە دەست کەوتە خوارەوە بە هاوڵەکانم وت کە جلی ئیحرامیان لەبەردا بوو قامچیەکەم بدەنەوە ئەوانیش فەرمویان واللهی بەهۆی ئیحرام بەستنەکەمانەوە ناتوانین بە هیچ جۆرێک هاوکاریت بکەین من خۆم دابەزیم و هەڵم گرتەوە و پاشان سەرکەوتمەوە سەر پشتی ئەسپەکەم توانیم بە کەرێکێوێکە بگەم لە پشت تەپۆڵکەیەک و بەڕمەکەم لە دواوە پێکام و هێنامەوە خزمەت هاوڵەکانم هەندێکیان فەرموویان بابی خۆین هەندێکی تریان فەرموویان مەی خۆن دواتر داوای یارمەتیم لێکردن ڕازی نەبوون یارمەتیم بدەن ئێمەش هەندێکمان خواردمان ئەوەی مایەوە هەڵمانگرد لە گۆشتەکەی مەترسی ئەوەمان هەبوو دژمن ڕێگری بکات و بچنە سەرەوە بۆمان بۆیە من ڕۆیشتم تاکو بە خزمەت پێغەمبەری خوا بگەم لە ڕێگەدا هەندێک جار بە ئەسپەکەم غارم دەکرد و هەندێک جاریش بە هێواشی دەڕۆیشتم تا گەیشتم بە پیاوێکی هۆزی غیفار لە تاریکی شەودا پێم وت لە کوێ بە خزمەت پێغەمبەری خواگەیشتی فەرمووی من کە جێم هێشت لە ئاوی تەعهەن بوو دەفەرمێت منیش لە سوقیا دابەزیم کە 1970 کیلۆمەتر لە شاری مەدینەوە دوورە چوومە خزمەتی لە کاتی خەوی قەیلولەدا بوو ڕۆیشتم تاکو گەیشتمە خزمەتی وتم ئەی پێغەمبەری خوا ئەو هاوەڵانت کە ناردبووتن سەلامت لێ دەکەن ئەوان مەترسی ئەوەیان هەیە دوژمن بۆسەیان بۆ دابنێ و ڕێیان لێ بگرن و لە ئێوەیان داببڕن ئەگەر چاوەڕێیان بکەن تا دەگەنە خزمەتتان ئەویش چاوەڕێی کردن ئینجاوتم ئەی پێغەمبەری خوا ئێمە کەرە کێویەکمان ڕاو کردووە هەندێکشمان لە گۆشتەکەی پێ ماوە. پاشان هاوەڵان هاتنەوە خزمەتی و ڕووداوەکەیان بۆ گێڕایەوە. پێغەمبەری خوا دروودی خوای لەسەر بێ فەرمووی، ئایا هیچ کەسێک لە خۆتان فەرمانی ئەوەی پێ کردوون کە ڕاوی بکەن و یاخود ئاماژەی پێ بکات یان یارمەتیتان بدات؟ فەرموویان نەخێر ئەی پێغەمبەری خوا. ئەویش فەرمووی، ئەوەی ماوە لە گۆشتەکەی بیخۆن. حەڵاڵە بۆتان. ئەوە خواردنێکە خوای گەورە بۆی ناردوون و دەرخواردی داون. ئایا هیچ شتێکتان لە گۆشتەکەی لا ماوە؟ فەرموویان قاچەکەی، دەفەرموێت پێغەمبەری خوا دروودی خوای لەسەر بێ وەری گرت و خواردی و بە خەڵکەکەی فەرموو بخۆن لە کاتێکدا لە ئیحرامدا بوون. کاتێک قوڕەیش بە هاتنی پێغەمبەریان زانی بۆ عەمرە بۆ شاری مەککە کەوتنە کۆبوونەوە و مشتومڕ لەسەری لە دارن نەدوا ئەوە بوو دەرچوونی گشتیان ڕاگەیاند بۆ جەنگ و پارە و سامانی تایبەتیان بۆ تەرخان کرد و کەوتنە داوای هاوکاری و پشتیوانی لە هاوپەیمانەکانیان لەوانە ئەحابیش. توانیان هێزێکی بەهێز لە ئەسپ سوارەکان پێک بهێنن بە سەرکردایەتی خالیدی کوڕی وەلیدی مەخزومی و ناردیانن بۆ دەرەوەی شاری مەککە بۆ سەر ڕێگەی سەرەکی لە ناوچەی کە ڕاغەمیم لەو لاشەوە چاوساغی پێغەمبەری خوادرودی خوای لەسەر بێ بوسری کوڕی سوفیانی خوزاعی ڕۆیشت تا چووە ناو شاری مەککە و دەنگ و باسی قوڕەیشی بە تەواوی وەرگرت و چووە بن جوبناوانیان پاشان گەڕایەوە خزمەت پێغەمبەری خوا و لەو بارەیەوە میسوەرەی کوڕی مەخرەمە و مەڕوانی کوڕی حەکەم دەفەرموون پێغەمبەری خوا درودی خوای لەسەر بێ ڕۆیش هەتا گەیشتە غەدیری ئەشتاتی نزیک عوسفان کە شوێنێکە هەشتا کیلۆمەتر لە شاری مەکەوە دوورە لەوێدا چاوساغە خوزاعیەکە بوسری کوڕی سوفیان هاتەوە خزمەتی و فەرمووی، پێغەمبەری خوا، قوڕەیش بە هاتنی تۆیان زانیوە بەرەو مەککە و هەموویان دەرچوون بۆتان بە هەرچی پیاو و ژن و منداڵیشیان لەگەڵدایە، جلوبەرگی پڵنگیان پۆشیوە و بە تەواوی خۆیان بۆ جەنگ ئامادە کردووە. منیش کە بەجێم هێشتن، خزم و کەسەکانت لە بەرەی کەعبی کوڕی لوئەی و عامیری کوڕی لوئەی، واتە قوڕەیش بە هەموو تیرە و بەرە بابەکانیانەوە لەگەڵ ئەحابیشەکانیان بۆ کۆ کردبوویتەوە، واتە هەموو هاوپەیمانەکان لە تیرە و هۆزەکانی دەوروبەری مەککە و لەشکر و سوپایەکی تۆکمەیان پێک هێناوە بۆت. دەیانەوێت جەنگ و هەرات لەگەڵدا بەرپا بکەن و ڕێگریت لێ بکەن لە چوونە زیارەتی ماڵی خودا. ئەوان لە ناوچەی زی طوا دابەزیون و پەیمانیان داوە بە شەڕ و کوشتار نەبێت بە هیچ جۆرێک ڕێگەت پێ نەدەن بچیتە ناو مەککەوە. لەو لاشەوە خالیدی کوڕی وەلیدیان پێشڕەوی پێ کردووە و ناردوویانە لە پێش خۆیانەوە بۆ کوڕە عەلغەمیم. دەفەرمێت پێغەمبەری خوا دروودی خوای لەسەر بێ فەرمووی، هاوار بۆ قوڕەیش، جەنگ و کوشتار لە بنی هێنان، چی دەبێت بۆ سەر ئەوان گەر دەست هەڵگرن و وازم لێ بێنن لە نێوانی خۆم و سەرجەم عەرەبەکانی تر یەکلایی بکەمەوە. گەر ئەوان بەسەر مندا زاڵ بوون ئەوە ئاواتیان دێتە دی. ئەوانیش ئەوەیان دەوێت وە ئەگەر خودای گەورەش یارمەتی دام و منی سەرکەوتوو کرد بەسەریاندا ئەو کات خۆیان سەرپشکن و زۆریان لێ ناکرێت بۆ مسلمان بوون ئەگەر کۆڵیان نەدا و بەردەوام بوون ئەو کات دەجەنگین و توانا و هێزیان تیاابێ ئەوە قوڕیش چۆن دەڕوانێتە بارودۆخەکە واللهی بەردەوام دەبم لە تێکۆشان لەسەر ئەوەی خودا منی لە پێناودا نردووە یا ئەوە تا خودا سرم دەخات یا لەو پێناوەدا سرم دادەنێم پاشان پێغەمبەری خوا درودی خوای لەسەر بێ فەرمووی ئەی خەڵکینە ڕاوێژم بۆ بکەن با گوێبیستی بیر و ڕاو بۆچوونەکانتان بم دەڵێن چی ئایا هەڵکوتینە سەر ماڵ و حاڵی ئەوانەی هاوکاری و پشتیوانیان دەکەن لە دوژمنان و ڕێگریمان دەکەن لە سەردانی کردنی ماڵی خوددا پەلاماریان بدەین؟ ئەو کات دەستە و ئەژنۆ لێی دادەنیشن وەک سەربازی گەڕیدەی بێ ماڵ و حاڵ و گەر ڕزگاریشیان بێ ئەوا ژیانێکی کولە مەرگ و پڕ خەفەت دەبەنە سەر و ئەگەر بێنە ڕێگەشمان بۆ شەڕکردن ئەوە کۆمەڵە بێ بڕوایەک دەبن کە خودا لە ناوی بردوون و یاخود دەتانەوێت بەرەو ماڵی خودا بکەوینە ڕێ و هەر کەسێک هاتە سەر ڕێگەمان و ڕێگری کردین دەجەنگین لەگەڵیاندا ئەبوبەکر ڕەزای خوای لەسەر بێ فەرمووی خودا و پێغەمبەرەکەی باشتر دەزانن ئەی پێغەمبەری خوا ئێمە بۆ ئەمرەکردن هاتوین نەهاتوین بۆ جەنگکردن لەگەڵ هیچ کەسێک بەڵام هەر کەسێک بووە بەربەست لە ڕێگەی چوونە کەعبەمان وەکەوتە نێوان ئێمە و کەعبەوە ئەو کات جەنگی لەگەڵ بەرپا دەکەین پێغەمبەری خوا فەرمووی کەواتە ئێستا شادمان و ئاسوودە بین و پشتی لێ بکەینەوە لە گێڕانەوەیەکی تردا، کەواتە بە ناوی خودا و لەسەر بەرەکەتی ئەو، بڕۆن. لەو لاشەوە، کاتێک قوڕەیش گوێبیستی دەرچوون و هاتنی پێغەمبەر بوون، کۆبوونەوەیەکی ڕاوێژکاریان بەست و تیایدا بڕیاریاندا بە هەموو جۆرێک ڕێگری بکەن لە هاتنە ناوەوەی مسوڵمانان بۆ زیارەتی کەعبە و ماڵی خودا. لەدوای ئەوەی پێغەمبەری خوا درودی خوای لەسەر بێ خۆی پاراست و دوورە پەرێزی گرت لە ڕووبەڕووبوونەوەی ئەحابیشەکان پیاوێکی بەنی کە عەب هەواڵی هێنا کە قوڕیش لە ناوچەی زیتوە بۆی دابەزیون دووسەد ئەسب سواریان بە سەرکردایەتی خالیدی کوڕیوەلیت لە ناوچەی کە ڕاغەمیم داناوە کە ناوچەیەکە هەشت میل لە عوسفانەوە دوورە لەسەر ڕێگەی سەرەکیە موسڵمانەکان نزیک بوونەوە لە کوڕڕا غەمیم و خالید هەوڵیدا بە گژ موسڵمانەکاندا بچێ و لە ناکاو لە کاتی نوێژدا بدا بە سەریاندا موسڵمانەکانیش نوێژی ترسیان لە ناوچەی عوسفان کرد ئەبوو عیاشی زوریقی ڕزای خی لەسەر بێ دەفەرمێت ئێمە لە خزمەت پێغەمبەری خوادا بووین درودی خی لەسەر بێ لە عوسفان سوپای مشریکەکانیش بە سەرکردایەتی خالیدی کوڕی وەلید بوو ئەوان کەوتبوونە نێوان ئێمە و ڕووگەوە نوێژی نیوەڕۆمان کرد مشریکەکان وتیان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 واتكاتل نوها ولان الدابويت اي بيغمبر پیغمبر واتە لە کاتی سەفەردا، ئینجا ویستت نوێژی بە کۆمەڵیان بۆ بکەیت و کاتی ڕووبەڕوو بوونەوەش بوو لەگەڵ کافراندا، با دەستەیەکیان لەگەڵت هەڵسن و نوێژ دابەستن، ئەوانی تریشیان لە ڕووی دوژمن ڕابوەستن. واتە ئەگەر دوژمن لە نێوان ئێوە و قیبلەدا بوو، هاوەڵەکانت بکە بە دوو دەستە و دەبێ هەموو نوێژخوێن و پاسەوان چەکەکانیان بە دەستەوە بگرن. جا کاتێ ئەم دەستە کە لەگەڵ تۆ سوجدە دەبەن، بە پەلە بچن لە دوای ئێوەوە ڕابوەستن و پارێزگاریتان بکەن واتە دەستەی یەکەم ڕکاتێک لە نوێژەکەیان لەگەڵ تۆ دەکەن ئەوسا بە پەلە جیادەبنەوە و بۆ خۆیان و ئەوی تری تەواو دەکەن و دەبنە پاسەوان و دەبێ ئەو دەستەیی تر کە هەمان نوێژیان نەکردووە و پاسەوانن بێنە پێش و لەگەڵ تۆدا نوێژ بە جەماعەت بکەن و دەبێ وریای خۆیان وەرگرن و چەکەکانیشیان بەدەستەوە بگرن بێباوەڕەکان، پێیان خۆشە کە ئێوە بە هۆی نوێژەکانتانەوە لە چەک و کەلوپەلەکانتان غافڵ و بێئاگا بن. ئەوسا ئەوانیش بە یەک دەست پەلامارتان بدەن و هێرش بێننە سەرتان. کەوابوو نابێ هەموو بە یەکجار پێکەوە نوێژ بکەن، بەڵکو دەبێ دەستەیەک بە چەکەوە پاسەوانتان بن هەتا لێ دەبنەوە و ئەگەر ناڕەحەتی و ئازارێکتان هەبوو وەکو باران یان نەخۆش و بریندار، ئەوا لەو کاتەدا هیچ گوناهتان لەسەر نییە چەکەکانتان دانێن لە کاتی نوێژەکاندا و هەر دەبێ هۆشیاری و وریایی خۆتان وەرگن واتە تاتوانن ئامادە باش بن بۆ دژمن و خۆتان بپارێزن لێیان دیارە کە خوا بۆ بێ باوەڕەکان سزایەکی ئابڕوبەر و ڕیسواکەری ئامادە کردووە بەڵێ، خوای گەورە و دلۆڤان لەبەر باران و هەر شتێکی تری دژوار مۆڵەتی مسوڵمانان دەدا چەکەکانیان لە شان داگرن، بەڵام لەو کاتەشدا هەر دەبێ هۆشیار و وریا بن، کەوابوو ئەگەر مسوڵمانان هەمیشە ئامادەباش بن بۆ جیهاد خوای باڵادەست کافران دەشکێنێ و ڕیسوایان دەکات. لە نێوان نیوەڕۆ و عەسردا کاتی نوێژیان بۆ ڕەخسا. پێغەمبەری خوا درودی خوای لەسەر بێ فەرمانی پێکردن کە چەکەکانیان بگرن بەدەستەوە و لە ئامادە باشیدا بن ئینجا لە دوای خۆیەوە بە دوو ڕیس ڕێکی خستن پاشان چوە ڕکوعەوە هەمویان ڕکوعیان برد ئینجا سەری بەرز کردەوە لە ڕکوع ئەوانیش تێک ڕاستەریان بەرز کردەوە پاشان پێغەمبەری خوا درودی خوای لەسەر بێ کوڕنووشی بردو تەنها ڕیزی یەکەم کڕنوشیان برد لەگەڵی کە ڕاستەوخۆ دەکەوتنە پشتی ئیمامەوە ئەوانی تریش بە پێوە وەستا بوون پاسەوانیان دەکردن کاتێک کڕنوشیان برد و هەستانەوە ئەوانی تر کە بە پێوە وەستا بوون دانیشتن و کڕنوشیان برد لە شوێنی ئەوان ئەوانی تریش هات نەڕیزەکەی ئەوان دواجار هەمویان تێکڕا ڕکۆعیان برد پاشان پێغمبەر درودی خی لەسەر بێ سەری بەرز کردەوە و ئەوانیش بە هەمان شێوە. پاشان پێغەمبەر درودی خوای لەسەر بێ کڕنووشی برد لەگەڵ ئەو ڕیزەی دوای خۆیەوە کڕنووشی برد و ڕیزەکەی تریش بە پێوە وەستابوون و پاسەوانیان دەکردن کاتێک ئەوان دانیشتن بۆ خوێندنی تەحیات ئەوانی تریش دانیشتن و کڕنووشیان برد پاشان سەلامیان دایەوە و ئینجا بڵاوەیان لێکرد پێغمبەری خوا درودی خوای لەسەر بێ دوو جار نوێژی ترسی ئەنجام داوە جارێکیان لەم شوێنە واتە عوسفان جارێکی تریش لە خاکی بەنی سەلیم. گۆڕینی ڕێگا خالید پاشەکشەی کرد بۆ ناوچەی عەمیم خۆی و ئەسب سوارەکانی ئامادە کرد بۆ ڕوبەڕووبوونەوەی مسلمانەکان پێغەمبەری خوادرودی خی لەسەر بێ کەوتە هەوڵ و کۆشش بۆ ئەوەی دووچاری ڕوبەڕووبوونەوە و تێک هەڵچوون نەبن لەگەڵ خالیددا و خوێن نەڕێژرێت بۆ ئەو مەبەستە ڕێگەکەی گۆڕی و ڕێگەیەکی لە لای ڕاستەوە گرتەبەر مەیسەرە و مەڕوان ڕەزای خوایان لێ بێ دەفەرموون، موسڵمانەکان ڕۆیشتن هەتا گەیشتنە سەروبەندی ڕێگا سەرەکییەکەی بەرەو مەککە دەڕوات، لەوێدا پێغەمبەری خوا دروودی خوای لەسەر بێ فەرمووی، ئەوە خالیدی کوڕی وەلیدە، بە خۆی و کۆمەڵێک سواری قوڕەیش پێشڕەوییان کردووە بەرەو ناوچەی عەمیم بۆ ڕووبەڕووبوونەوەمان، ئێوەش لای ڕاستی ئەم ڕێگایە بگرنە بەر و لەم ڕێگایە لانەدەن. بەو شێوەیە مسوڵمانەکان لە ڕێ ڕۆشتنیان بەردەوام بوون پێغەمبەری خوا درودی خوای لەسەر بێ ویستی ڕێگاکە بگۆڕێت و خۆی لادات لە ڕووبەڕووبوونەوەی دەستە و یەخەی ڕاستەوخۆ لەگەڵ ئەسپ سوارەکانی قوڕەیش بە ڕێگەیەکی لاڕێ و بەردەڵان و سەختدا بچێتە ناو شاری مەککەوە لە مەیسەرە و مەڕوانەوە ڕەزای خۆیان لەسەر بێ دەفەرموون پاشان پێغەمبەری خوا درودی خوای لەسەر بێ فەرمووی، چ کەسێک دەتوانێت بە ڕێگەیەکی تردا بمانبات جیا لەو ڕێگەی ئەوان هاتوونەتە سەری؟ وە فەرمووی، ئێستا سیخوڕەکانی موشریکەکان لەسەر چیای ضەبەحنان چ کەسێک لە ئێوە ڕێگەی ذات الحنظل دەزانێت و شارەزایە؟ پیاوێک لە هۆزی ئەسلەم کە ناوی جوندوبی کوڕی ناجیە بوو فەرمووی، من ئەی پێغەمبەری خوا، ئینجا بە ڕێگەیەکی سەخت و بەردەڵانی ناو دۆڵ و شیوانی بردن. پێغەمبەری خوا درودی خوای لەسەر بێ لەو ڕێ ڕۆشتنەیدا ئێوارەی بەسەر هات و فەرمووی، ئایا پیاوێک هەیە خێرا لە پێشمانەوە گوزەر بکات؟ پیاوێک وتی، من ئەی پێغەمبەری خوا. ئینجا ئەو پیاوە ڕۆیشت لە پێشەوە و بەردەڵانی ئەو شوێنە بەملاولایدا دەیخست و درەختە دڕکاویەکانیش لە جلوبەرگەکەی دەگیرا. پێغەمبەر درودی خوای لەسەر بێ پێی فەرموو، سوار بە. ئینجا یەکێکی تر دابەزی، ئەویش بەردەڵانەکە دەیخست بەملاولادا و درەختە دڕکاوییەکانی ئەو جێگەیەش لە جل و بەرگەکەی دەگیرا. پێغەمبەر دروودی خوای لەسەر بێ بەویشی فەرموو سوار بە. ئینجا کەوتینە سەر ڕێگەکە. کاتێک ڕێگەکەیان بڕی و دەرچوون پیایدا، موسڵمانەکان زۆر ناڕەحەت بوون و ماندووی کردن. لە کۆتایی دۆڵەکەدا گەیشتن بە خاکێکی خۆشڕەو و بێ گرێ. پێغەمبەری خوا درودی خوای لەسەر بێ بە خەڵکەکەی فەرموو بڵێن نستغفر اللە و نتوب الیه واتە داوای لێخۆشبوون لە خودا دەکەین و تەوبە و پەشیمانی دەردەبڕین لە تاوانەکانمان ئەوانیش ئەویان فەرموو اینجا فەرمووی واللهی ئەوە ئەو گەورەی و بەخشەی خوددایە کە بە بەنی ئیسرائیل وترا و ئەوان نەیانوت ئیبن و شەهاب دەفەرموێت پێغەمبەری خوا درودی خوای لەسەر بێ فەرمانی بە خەڵکەکە کرد و فەرمووی لای ڕاستی ڕێگەکە بگرنە بەر لە پشتی حیمسەوە کە ناوی شوێنێکە لە ڕێگەی دەرچوونیان لە سەرووی ثەنیەتول مەرارەوە لە جێکەوتەی حودەیبیە لە خواری مەککە لە لای تەپۆڵکەی مەرارەوە پێغەمبەری خوا درودی خوای لەسەر بێ فەرمووی هەر کەسێ بە قەد پاڵی ثەنیەتول مەراردا سەرکەوێ ئەوە گوناهی لێ هەڵدەوەرێت هەروەکو چۆن لە بەنی ئیسرائیل هەڵوەری و پاک بوونەوە ئازیزان لە بابەتی سوڵحی حودەیبیەداین بە پشتیوانی خوای گەورە لە ئەڵلقەی داهاتوودا بەشەکانی تری ئەو ڕووداوەش تەواو دەکەین تا ئەو کاتەش هەموو لایەکتان بەخوای گەورە دەسپێرین خواتان لەگەڵ